و نەخۆشینێک ئەوانەش کە توش بوون خوایە بە لوتفی خۆت شیفایان بدەی ئامین بەڕێزان وتاری ئەمڕۆمان هۆکارەکانی بەختەوەری و بەختیاری ئینسان لە ژیاندا لە پێنج وتاری پێشوودا باسی پێنج دەردی گرانم کرد کە ئەسبابی نەگبەتی و بەوبەختی ئینسانن بۆ دنیا و بۆ قیامەت. ئەمڕۆش بە یارمەتی خوا لەم وتارە و لە وتارێکی تردا گەر عومر باقی بوو ئاماژە بە هەندێ هۆکار و باس و بابەت دەکەم ئەی بەچی ئینسان بەختەوەر دەبێ لە ژیانا هۆکاری سەعادەتی ئینسان لە ژیانا سەربەرزی و ڕووسپێتی لە بازاڕی خوا لە قیامەتا چییە؟ ئەگەر بە وردی سەرنج بدەیت ورد ببیتەوە هەر یەکێک لە ئێمەی بەڕێز لە جەنابتان و لە هەمومان ئەگەر سەرنج بدەین ئەبینین تەواوی مرۆڤەکان هەر ڕەنگێکیان هەبێ، هەر زمانێکیان هەبێ، هەر عادات و تەقالیدێکیان هەبێ، لە هەر کوێ بن بە دوای بەختەوەریە ئەگەڕێن، بە دوای ئاسوودەییە ئەگەڕێن، ئەم دنیایە هەمووی خەریکی ئەوەیە. بەڵام کەمن ئەوانەی کەوا بەختەوەری و ئاسوودەییان دەست دەکەوێ. هەندێک وا ئەزانن بەختیاری لە کۆکردنەوەی ماڵ و ساماندایە، بۆیە شەویان ستۆتە سەری ڕۆژ، خزمایەتیان وەلا ناوە، عیبادەتیان بەجێ هێشتووە. خزمەتی وڵاتیان بەجێهێشتووە هەموو هەموو پەژارەیەکیان بۆ بە کۆکردنەوەی ماڵ و سامان ئەیانەوێ بەختەوەر بن بە کۆکردنەوەی ماڵ و سامان هەندێک وازانن بەختەوەری لە ناو شۆرەتدایە ناوێکی گەورەت هەبێ شۆرەت دەربکەی لە ناو خەڵکا مەشور بی بە پەنجە ئیشارە بۆ بکرێ هەندێک کەس وازانێ بەختەوەری لەمایە هەندێکیش وازان بەختەوەری لە پلە و پۆستی حکوومەت و دەسەڵاتدایە خەڵکانێکیش وا دەزانن بەختەوەری لە مناڵ و نەوە و وەچەخستنەوەی زۆردایە ئەمە گومانی تیا نییە کەس ئینکاری ئەمە ناکا کە ئەم هەموو بۆچوونانە هەن بەڵام بە شاهیدیی هەموو ئەو چین و توێژە جیاوازانەی کە یەکێ وازانێ بەختەوەری وا لە ماڵ و سامانە، یەکێ وازانێ وا لە ناو و شۆرەتە، یەکێ وازانێ وا لە پلە و پۆستە، یەکێ وازانێ مناڵ و نەوە خستنەوە، هەر خۆیان پاش ماوەیە ئیقراریان کردووە و ئیعتیرافیان کردووە کە هیچی وا نییە. لە هیچ کامێ لەوانە نییە چونکە ئەو شتانە بەڕاستی وەکو بە عەربی پێڵێن سەراب بە کوردی ناویان ناوە تراویلکە لە کاتی نیوەڕۆدا ئالم کاتانە ئەگەر لە بیابانێکدا وەکو زۆربەمان لێرەوە ڕۆشتین بۆ بەغا لە خواری کەرکووکەوە لە قوڵەی نیوەڕۆدا ئەبینی سەیری دەشتەکەیەکەی لە دوورەوە بەحرێک دیارە و بریسکەی یە لە پێشتەوە هەر ئەڕۆی و پێی ناگەی هەر ئەڕۆی سیارە لەسەر سەد و بیست ئەڕوا ناگا بەم ئاوە ئەوە پێڵێن سەراب بە عەرەبی سەراب تراویلکە کەسی تینوو خۆی بۆ ئەکوتێ و خۆی بۆ ئەکوژێ ئەوێ بگا بەوەی کەوا بە ئاوی ئەزانێ ئەڕواتە ئەو شوێنە و ئاو نییە هەر ئەڕوا و ئاو نییە قورآانی پیرۆز ڕسمی ئەم مەشهدەی بۆ کردوین ئەفەرمێ والذین کفروا ئەوانەی باوەڕیان نییە بەخوا بە زیندووبوونەوە بە بەرنامەکەی خوا، اعمالهم، هەرچی کار دەکەن لەم دنیایەدا، هەرچی ئیشەکەن لەم دنیایەدا، کردەوەکانیان وەکو چی، کسراب، وەکو ئەو ئاوە درۆینە وایە لەو بیابانە، بقیعە، لە دەشتێکی تەختا، لە گەرمای نیوەڕۆدا، یحسبه الظمآن ماء، ئینسانی تینوو بە ئاوی ئەزانێ ئەو بریسکەیە لە دوورۆ دێ، حتی اذا جاءه لم یجده شیئا هەر ئەڕوا و پێی ناگا هیچ دیار نییە و وجد اللە عنده تەبعەن کە هیچ ئاو نەبوو تین و چی لێیە ئەمرێ کە مرد و وجد اللە عنده خوا لەوێ ئەم ئینسانە ئەچێتە حزوری خوا خوا دەبینێت خوا دەدۆزێتەوە لەباتی ئەو ئاوە درۆینەی بەدوایە ڕایە کرد خوایش چی لێکا فەوەفا و حیسابە و خوایش حسابێکی ڕێک و پێکی بۆکە غەدری لێ ناکا خاتریشی ناگرێ ئەڵێ تۆ لە دنیا باوەڕت بە من نەبوو باوەڕت بە دینی من نەبوو بە پێغەمەری من نەبوو بە شەریعەتی من نەبوو ئەدوت قیامەت و زیندوبونەوە نیە وا هاتیتە بەردەمم ئێستا حیساب و کیتابێک لە بەینی من و تۆایە مثقال ذرە خەیرت کردبێ نووسیومە شەڕت کردبێ نووسیومە جا بێ باوەڕان لەو کاتا ئەڵێن مالی هذا الكتاب ئەرێ ئەم نامەی عەمەلە چییە چییە و لە چی دایە؟ سەعادەت، بەختەوەری بە کوردی، لە کورتترین پێناسەیا بریتییە لە سەکینەت النەفس، ئاسوودەیی دەروون، ئەڵێی بەخوا سنگم پەنگی خواردوەتەوە خەریکە ئەخنکێم کەس لێی داوی نەوەڵا کەس ماڵی داگیر کردوی نەوەڵا ئەی وەڵی نازانم هەر لە خۆی دەروونم تەنگە کەواتە پێچەوانەی ئەمە سەعادەت چییە بریتە لە ئاسوودەی دەروون وەتمن وەتمێنان و قەلب ئارامی دڵ یجعل صدره یشرح صدره للاسلام سنگی فراوانەکە دڵی فراوانەکە بۆ وەرگرتنی ئیسلام ئەوە بەختەوەری دەستکەوت ومن یرید ئەن یڵله کەسێکیش کەوا مستحقی ئەم هیدایەتە نەبێ خۆی ملی ڕێگەکەی خراپ بگرێ خۆی دژایەتی خوا و دین و بەرنامە و شەریعەتی خوا بکا یجعل صدره ضیقا سنگی تەنگ ئەکاتەوە تا هەناسەی بۆ نەدرێ ضیقا حرجا زۆر بە زەحمەت کەئەنەما یصعد فی السماء وەکو بەرز بێتەوە بۆ ئاسمان ئاوا هەناسەی سوارە بێ ئەوانەی کەوا بە شاخا سەرەکەون تا بەرز بیتەوە هەناسەدان ناڕەحەتتر ئەبێ ئەوانەی بە تەیارە سوارەبن بە ساروخ ئەڕۆن هەتا بەرز بیتەوە پلەیەک بەرز بیتەوە هەناسەدان تەنگە نەفەسی دروست ئەبێ ئەوە ئیعجازێکی قورآانە 1400 ساڵ لەمەو پێش ئاماژەی بەوە کردووە تا بەرز بیتەوە پاڵە پەستۆ زۆرە بێ و تەنگە نەفەسی ئینسان زیاوەکە بەڕێزان لە شوێنێکی تر خوای پەروەردگار ناوی بردووە بە ئارامی دڵ طمأنینەی قەلب ئەلا بذکر اللهی تطمئن القلوب دڵ بەچی ئارامەگرێ بە یادی خوا، بە ناوی خوا، بە باسی خوا، بە قسەی خێرکردن، بە ئامۆژگاری چاکەکردن، بە ڕێنمایی کردن، بە یارمەتی دان، بە هەر شتێکەوە تۆ خۆشییە بخەیتە دڵێ، دڵت ئاسوودە ئەبێ، دڵت فەریحی بۆیە، ئەو طمانینەی قەلبە پێڵێن سەعادەت، پێڵێن بەختەوەری. فمنهم شقی و سعید، ئەو ڕۆژە خەڵک ئەبنە دوو دەستە، هەندێ بەدبەخت، وەکو جومعەکانی پێشوو باسم کرد، نوێژنەکەرەکە، شەق لە دایک و باوک هەڵدەرەکە، پشت لە قورئان کەرەکە، ڕەفیقی ئینسانی خراپ کردنەکە، ڕازی نەبوون بە قەدەر و بەشێک کە خوا بۆی بڕی، ئەوە شەقی. و منهم سعید، هەندێکیش بەختەوەرن، ئاسوودەن، خوای ناسیوە بە تاک و تەنها دەیپەرستێ، پێغەمبەری ناسیوە شوێنی دەکەوێ، ڕێزی دایک و باوک دەگرێ، خزمەت بە مرۆڤایەتی دەکا، عیبادەت و تاعەتی باش ئەنجام ئەدا، سعید. جا گوێ بگرە، فاما الذین شقوا، ئەوانەی بەدبەختن، خالدین فیها تیایە ئەمێننەوە مادامەتی سەماوات و وەلئەرض لەوێ ئەمێننەوە ئللا ماشاء ربک مەگەر خوا ئیرادەی لەسەری یەکێکە بێت کە ڕزگاری کایە ئەوانە چونکە خوا ئیرادەی هەر شتێکی بو بیکا کەس ناتوانێ دەستی بگرێ بەڵام ئەوانەی کەوا بەختەوەرن وأما الذین سعیدو ئەوانەی بەختەوەرن ففی الجنە خالدین فیها ئەوانە وان لە ناو بەهەشتا ئەوانە وان لە ناو بەهەشتا ما دامت السماوات والأرض إلا ما شاء ربك عطاء غير مجذوذ خەڵاتێکە نابرێتەوە ئەم بەهەشتە کە خوا پێی داون بەختەوەری ئینسانە با بۆ بەهەشت بەدبەختی ئینسانە با بۆ جەهەنم جا سەرنج بە یەکێک لە ناو باخێکایە یەکێک لە ناو ئاگرە ئاگر ئەگەر هەر ئاگریش بکەوێتەوە بڕۆی بیکوژێنیتەوە تۆ هەر ناڕەحەتی هەناسە بڕکێو پێکەوێت ئەی ئەگەر تۆ بخەنە ناو ئاگرەکە ئەبێ وەزعەکە چۆن بێ پەنا ئەگرم بەخوا سەعادەت یانی سەرکەوتن یانی بەختەوەری بۆیە با هەوڵ بین بەختەوەری بەدەست بێنین حەیە عەلە الفەلاح خوا بامەکاڵێ وەرن بۆ سەرکەوتن وەرن بۆ ئاسوودەیی وەرن بۆ بەختەوەری ئەمە پێناسەی یەکەممان پێناسەی بەختەوەری بوو کە بە یەکێک لەم شتانەی کەوا ئاماژەم پێکرد خوای گەورە لە قورئانا وە پێغەمبەری خوا بەیانیان کردووە ئێستا شتێ هەیە پێڵێن بەختەوەری بەڵام ئەسڵ نییە خەیاڵە وەکو ئەو شتانەی ژماردم ئێستا لە خزمەتانە چەند نمونەیەکە یەنمەوە زۆر کەس وازانە ماڵ سامان دینار دۆلار بینای بەرز سیارە ئەمە سەعادەتە بەڵام ئەمە وا نییە لە حەقیقەتا قورئانی پیرۆز ئەفەرموێ فلا تعجبک ئەی پێغەمبەری خوا صلی الله علیه وسلم کاتێ سەیری وەلید و ئومەیە و کێوکێەکەی کوڕی زۆریان هەیە و ماڵی زۆریان هەیە و حشتری زۆریان هەیە فلا تعجبک سەرت سوڕ نەمێنێ لە زۆری ماڵ و مناڵیان إنما يريد الله ليعذبهم بها في الحياة الدنيا كرة وخواوي هر لدنيا بو معلوم نالا تعذيبي بها وتزهق انفسهم وهم کافرون گیانیان بە کافری دەربچێ کەواتە زۆر ماڵ ئەبێ بە عەزاب بۆ خاوەنەکەی زۆر مناڵ ئەبێ بە عەزاب بۆ خاوەنەکەی نەک نیشانەی بەختەوەری و ئاسوودەی بێ حەکیمی کوڕی حوزام خوای لە ڕازی بێ ئەفەرمێ داوام کرد لە پێغەمەری خوا وتمە پێغەمەری خوا ماڵم بەرێ یانی شتێکم بەرێ فاعطانی ئەڵێ پێغەمەری خوایش ما ئەوەی کە حاضر بوو دای پێم ثم سألته هەمی تر داوام کرد لە پێغەمەری خوا تمەی پێغەمەری خوا هەمی ترم بدەرێ ئەڵێ هەمی تری پێدام دوایی هەمی تر داوام لێ کرد سێ جار هەمی تریشی پێدام ینی سێ جار داوای کردو سێ جار پێغەمەری خوا خەڵاتی کردووە دوایی وتی حەکیم بۆسە ثم قال یا حەکیم ئەی حەکیم ئین هذا المال ئەم ماڵە خەضیرە حلوە سەوزە و شیرینە شتی سەوزایی لە خۆی وە سەرنج ڕاکێشە بەهاران لەچی بابچینە ئەو سەوزە گیایە حلوە شیرینیش ترش و توون و تاو ئینسان حەزی لێ ناکا ئەم ماڵە هەم سەوزە سەرنج ڕاکێشە چاوی ئینسان حەزی لەیەکە هەم شیرینیشە ئێ فمن ئەخەذه بطیب نفس بورك له فيه ئەوەی بە طیبی نەفس یعنی بە ڕەغبەتی خۆی وەریگرت بە حەڵال پەیای کرد بە بە ڕەغبەت پێیان بەخشیت نەک بە زۆر تخوا دینارێکم بەرێ تخوا هەزارم بەرێ توخوا هەزارم بەرێ ئەوە کەی ئەوە کەی پێڵێن ماڵ ئەوە کەی پێڵێن ماڵ یا سەرکەی بە کۆشی نامردێکە ستەمکارێکە خۆ بخەیتە بەردەرگاکەی بەر کورسیەکەی داوای لێ بکەی و بلاڵیتەوە بگریت لەبەر پێ ئەوەکەی پێڵێن ماڵ بیطیبی نەفس بە عیزەتەوە گەردەسی کەوت ئەوە خوا بەرەکەتی تێخا بۆت ومن اخذه باشراف نفس بەڵام ئەوەی کەوا هەڵپە هەڵپی بوو لە هەر کوێوە بوو هەوڵی بۆدا خی گەورە بەرەکەتی لێ هەڵەگرێ وەکانە کە لەوی یەکول وەلا یشبع حەکیم وەکو کەسێ وایە هەر بخوا و تێر نەخوا والیەد العلیا خیر من ید السفلی حەکیم گیان با پێم بڵێی دیارە هەر بە خۆی وتووە لەناو خەڵکەکە پێی نەوتووە دەستی بەرز باشە لە دەستی نزم دایمە ئەو دەسەی ئەبەخشێ لە سەروەیە ها ئەوەی دەستپانەکاتوە لە خوارەوەی ئەمە دەستی بەخشین ئەمە دەستی وەرگتن فەرمی دەستی بەخشین باشترە لە دەستی وەرگتن ئیمامی بخاری ڕیواەتی کردووە ئەگەڕنەوە ئەڵێن بەڵام هەستی بە خۆشی خواردن و ئاسوودەیی خەو و چێژی لەم ماڵ و سەروەتەی خۆی وەرنەگرم کابرا دەوڵەمەنە. شەو تا بەیانی ئەم دیوێ کرد و ئەو دیوێ کرد ئیسراحەتی نەکرد ئەم پیاوە خادیمێکی هەبوو خادیمێکی فەقیر خزمەکارێکی هەبوو لە پاڵ قەسرەکەی ئەما لە دەرەوە ژوورێکی بچکۆلەی هەبوو خۆی و ژنەکەی و مناڵەکانی لەم ژوورا ئەژیان ئەم ئەم خزمەتکارە حتا نیوەی شەو پێکەنین و گۆرانی ئەم عائیلە فەقیرەیە لە دەرگای پەنجەرەکەەوە ئەڕۆی بۆ کۆشک و کابرای دەوڵەمەند گوێی لێ ئەگرتن چەپڵەیان لێدا گۆرانیان نەوت پێکەنین کابرای دەوڵەمەنیش لەوێوە ئەری ئەوانە بەچی وا گۆرانی ئەڵێن و چەپڵە لێ ئەدەن و پێکەنن خۆ قوتی ڕۆژانیان نی ئەوەی منیان دەمێ بەشیان ناکا ماڵێکی گەورە کرێکی کەم ڕۆژێ ڕۆشت بۆ لایەن پێی وت بە حارسەکەی وت وتی ئەمڕۆ پەنجا جونەیهت ئەدەمێ جونەی سکەی میسریە وەکو پەنجا دیناری خۆمان با بڵێن وتی ئەمڕۆ پەنجا دین پەنجا دۆلار پەنجا دینارت ئەدەمێ بڕۆ هێلکەی پێ بکڕە و بیهێنە لەو سەرجادە بیفرۆشە بۆی لەگەڵ کرێکا کە من ئەدەمێ پارەیەکی زاو دەستکەوێ و ئیسیفادەی پێ بکەیت ئینجا ئەوەی ئەگەر قازانجی کرد لە قازانجەکە هەندێکیشی بە بە من و هەندێکیشی بۆ خۆت وەڵا پەنجا جونەی هیدایە و کابرا ڕۆی هێلکەی کڕی و هێنای دای ناو هێلکەی فرۆشت و بەڵام یەکەم شەو گوێی لێ بوو گۆرانی ئەڵێن بەڵام وەکو شەوەکانی تر دەنگیان نیە بەڵام وەکو شەوەکانی تر نییە بەڵام هەتاکەی هەتا دوای ئیشا شەوانی تر تا نیوەی شەو لە خۆشیانە مناڵ هەر دەنگیان نەهاو لە شەوی دووەما دەنگیان کپ بوو ئەم عائیلەیە لە دوای نوێژی عیشا وەکو چرا بیکوژێنیتەوە کوژانەوە لە شەوی سێەما سەیرەکە بوو بە شەڕیان لە ناو خۆیان ئەبوو بە شەڕیان قیڕە هەڵسا باوکە ڕۆ هەڵسا ئینجا کابرا کابرای حەرس چوو بۆ لای کابرای دەوڵەمەند افسد علینا المال سعادتنا ئەو ماڵەی تۆ داو بە من بەختەوەریەکەی لێ سەندینەوە تێکی داین ئەمە تەجروبەیە خەڵکینە ئەمە واقعە خەڵکینە ئەمە درۆ نییە قسە نیە دروست کرابێ هەر لەوانەیە لە گەڕەکی ئێوە لە خزمانی منە تۆ ئەم شتە ببێ دەکی پێ بکەی هەندێک وازان لە مەنسەب و لە پلە و پۆستایە بەختەوەری هەوڵی بۆ ئەدەن پێی بگەن بەڵام ئەمەش بۆچوونێکی غەڵەتە ئەوانەی کەوا منسەبیان هەیە ئەوانەی کەوا پلە و پۆستیان هەیە و دوورن لە خوا ئەوانە وا لە بەوبەختی و ناڕەحەتییەکە ڕۆژ تا ئێوارە خۆیشیان نازانن بێتاقەتییەکەیان لە چییە. ئەبی زەر خوای لێ ڕازی بێ ئەفەرمێ، وتم ئەی پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم کارێکم پێ بسپێرە داممەزرێنە بمکە بە مدیر ناحیە بە مصطلحی خۆمانی ئەم ڕۆژە. فەرمووی، دای بە ناوشانما فەرمووی، ئەبا زەر! تۆ پیاوێکی خواناسی زەعیفی ئەم پۆست و پلەیەش ئەمانەتە ڕۆژی قیامەت خەجاڵەتی و نەدامەتە مەگەر کەسێ بە حەقی وی خۆی وەری بگرێ و بتانی حەقی خۆی تێ ئەنجام بدا چەند کەس ئەمڕۆ بە حەقی خۆی وەریەگرێ چەند کەس حەقی خۆی تیا ئەدا ئەکا و ئەیگەێنێتە شوێنێک کە خوا ڕازی بێ قلیل ما هم زۆر کەم زۆر زەحمەتە کەسی واو دەستکەوێ هیشامی کوڕی عەبدولمەلیک خەلیفەیە هیشام ئەڵێ ڕۆژەکانی بەختەوەری خۆمم ژمار تەنیا سیانزە ڕۆژ لە ژیانما بەختەوەر بووم، خەلیفە، کوڕی خەلیفە، کوڕی خەلیفە، ئەڵێ بەس سیانزە ڕۆژ لە حەیاتما بەختەوەریم بینیوە. ئەبوو عەبدولمەلیکی کوڕی مەروان کە باوکی ئەم هیشامەیە، هیشام، ئەڵێ، یا لەیتەنی لەم ئەتەوەلە الخیلافە، خۆزگە ڕۆژێ نەبوومایە بە خەلیفە. سەعیدی کوڕی مسەیب وتی الحمدللە کە وای کردووە لەوان بێنەوە بۆ لای ئێمە وای نەکردووە لە ئێمە ئێمە ڕاکەین بۆ لای ئەوان بەو خوایە مسلمانان ئەوەی مەسئول و گەورەیە کار بەدەستە عیبی لێ نەیە یە لەم مکە بەرەی مزگەوتەوە جاڕ ئەڵێ خەڵکینە باوەڕ بە پێکەنینمان مەکەن باوەڕ بە جلوبەرگمان مەکەن، باوەڕ بە سەیارەمان مەکەن، باوەڕ بە باخ و ڤێلامان نەکەن، وەڵڵا ئێمە لە جەهەنماین لە دنیا. ئەوی تری با بمێنێ بۆ جومعەی داهاتوو مقەدەر نەبێ لە خزمەتانە بەیانی ئەکەم. دوو خاڵم ماوە لە دەربارەی ئەم وەزع و بارودۆخە، یەکەم ئەو موشەکبارانەی دەوروبەری فڕۆکەخانەی هەولێر، بە بیانووی بوونی هێزە بیانییەکان ئاماژەیەکی ترسناکە بۆ شێواندنی ئاسایشی ئەم هەرێمە ئێمە لێرە نان کەمە پارە کەمە ئیش کەمە بەڵام ئەمن و ئاسایشێکمان هەیە هەمومان شانازی پێوە ئەەکەین خەریکە ئەوەشمان لێ تێک ئەدرێ هەر ڕۆژەی بە بیانوویەک لێمانەدرێ، تورکیا لێمانەدا، ئێران لێمانەدا، ئەوا بەغایش ئەگەر خۆی بە ڕاستەوخۆ نەبێ لە ڕێگای مێلیشیاکانەوە، لە ڕێگەی داعشەوە، ئەوا ئەوانیش لێیانداین لە سێ قۆڵ و سێ کوچکەوە. بۆیە پێش هەموو شتێک من داوا لە بەرپرسە و کاربەدەستانی حکوومەت و بەرپرسی حیزبەکانی کوردستان و هەرێمی کوردستان ئەکەم، هەوڵ بدەن ناوماڵی کورد رێکبخەنەوە، ئاشت ببنەوە، دەستورێک بۆ ئەم هەرێمە دابنێن جێگای رەزامەندی خوا و هەموان و خێر و خۆشی گەلی کورد و دانیشتوانی هەرێمی تیا بێ. ئەوەتا بە چاوی خۆتان ئەبینن لە سێ لاوە لەم هەرێمە ئەدرێ. هەریەکەو بە پاساوێک، هێشتا کورد و حیزبەکانیش لە شەڕە جنێو و شمشێر لە یەک سوین ناکەون. دوانیان دانوولەیان بە یەکۆ ناکوڵێ. سیان لە حکوومەتان ڕێک نین بە یەکۆ. ئەوانەی دەرەوەی حکوومەتیش ڕێک نین بە یەکەوە. ئەوانەی دەرەوەی حکوومەت و ناوەی حکوومەتیش ڕێک بین بە یەکەوە. مامۆسایەک دوو ژنی هەبوو، وتیان مامۆستا دەنگوباسی لەگەڵ ژنەکانا وتی وەڵای ژنی یەکەم ڕقێتی لە ژنی دووهەمم تیان ئێ وتی ڕژنی دووهەم ڕقێتی لە ژنی یەکەم وتی ئێ وتی هەردووکیان ڕقیانە لە من وتی بەڵێ وتی منیش ڕقمە لە هەردووکیان وتیان بەڵێ وتی خوش ڕقێتی لە هەرسیانمان ئەمە ئەم هەرێمی کوردستانەیە و کاربەدەست و حیزبەکانی ئەم هەرێمەیە ئەمیان ڕقێتی لەویان ئەویان ڕقێتی لەمیان پەت پەتی با بەس بێ، لە یەکتری خوێندن با بەس بێ، سوکایەتی بە یەکتری کردن با بەس بێ، کورسی و کولێرە ئەوە نایەنێ، ئەو میلەتە هەمووی تیا چوو. خاڵی دووەم و ئەخیرم سەبارەت بە سوکایەتی کردن بە خوا و پێغەمبەر و ئیسلام و بێ ڕەوشت کردنی ڕۆڵەکانی گەلی کورد و ڕووت کردنەوەی کچان و کوڕان لە ماڵە تاریک و ڕۆشنەکانا، دەیان منەزەمەی پیس هاتۆتە ئەم هەرێمی کوردستانە لە هەڵەبجە لە سلێمانی لە هەولێر لە گەرمیان لە کوێستان لە دهۆک پڕیەتی لە منەزەمەی تێکدەر دین نایڵن ئەو منەزەمانە ئەخلاق نایڵن ئەو منەزەمانە پاکیزەگی نایڵن ئەو منەزەمانە بە ناوی سەنتەرەوە، بە ناوی دەورەوە، بە ناوی پێشکەوتنخوازییەوە، بە ناوی مافی ئافرەتەوە، بە ناوی چی و چییەوە کوڕ و کچەکان ئەبەن لەوێ بۆ خۆی ڕووتیان ئەکەنەوە، حورمەتیان ئەشکێنن، غەسلی دەماغیان ئەکەن، بێ ئەخلاق و بێ دینیان ئەکەن، دوایی بەرەڵایان ئەکەن. بۆیە من بە کاربەدەستانی کوردستان ئەڵێم جارێکی تر دڵنیابن ترسناکی ئەم دیاردە و دەردە سەد بەرامبەری موشەکباران و تۆبارانی ئێران و قەسفی تیارەکانی تورکایە بۆ هەرێمی کوردستان زەرری ئەمە زەرری ئەمە لە تلیاک و هیرۆینەکە و نێرگەلەکە خراپترە بۆیە ئەبێ ڕێگری لەو ماڵانە بکرێ لەو ڕێکخراوانە بکرێ ئەوەی کە سوکایەتی بەم مقدساتی ئەم میلەتەکە بە ئەخلاقی ئەم میلەتەکە بەخوای ئەم میلەتەکە نابێ دەستی بۆ شل کرێ نابێ بە پارەی ئەم هەرێمە دام و دەستگا دامەزرێنێ و پارەی بدرێتێ لیژنەیەک دروست بکەن لە حاکم لە زانا و گەورەکانی زانایان لە دکتۆرەکان لە دەستگا پەیوەندیدارەکان و لە پسۆڕەکان بە دوواچون کا بۆ ئەم دەنگ و باسانەی کە هەیە ئەوەنە خانەی لەشفرۆشی هەیە و ئەوەنە ڕێکخراوی تێکدەر هەیە و ئەوەنە هەیە و ئەوەنە هەیە ئەوەنە دوایش هەمووی ڕاست دەرەچێ خوا پەنامان بات خوا لە گوناهی من و ئێوەش خۆش بێ خوا عاقیبەتمان خێر بکا خوا ئیسلاحی حاڵمان بکا خوا سەرکەوتوو سەرفەرازمان بکا خوایە بە ناوی پیرۆز داوات لە یەکەم ئەم پەتایە و ئەم نەخۆشیە لە ناومانە هەڵگری و نەیهێڵی خوایە بە ئیسمی عەظەمت ئەم نەخۆشیە لە کۆڵ مسلمانان کەیتەوە خوایە هەڵی گریبی بەی بۆ ئەو شوێنەی کە ناردی ئەمریکایە یا چینە یا هەر کەسێکی ترە خوای بیکەیت تۆ بە ناوی خۆیان هەیە ڕەب العالمین خوای لە کۆڵی مسلمانانی کەیتەوە خوای نەخۆشەکان شیفا بدەی خوای شیفایان بدەی